خوێندومەتەوە کە دەڵێ زۆر کەس کە پەڕاو دادەنێن یان وەری دەگێڕن کارێکی گرانە بەڵام بەربوورە نووسینی گرانترە جا منیش لێرەدا هەندێک قسەم هەیە پێشکەشی بکەم بەر لە خوێندنەوەی ناوەڕۆکی ئەم پەڕاوە بە ئومێدم کە سەرکەوتوو بم و توانی بێتم لەم ڕۆژنەوە مافی خۆمی بدەمێ ئەوەی مردم و بیرمەندانی لە ژیاندا هەژ و سەرسام کردبێ هەر لە کۆنەوە هەتا ئێستا و لەمە و دوایش مرۆڤ خۆیەتی هەروەکو فیزیکزانەکان کە بەدەست ماددە و وزەوە هەر لە مێژەوە تا ئەمڕۆ گیرۆدە بوون و دەڵێن هێشتا لە کوێمانە و ڕێگە فراوان و بەرینە هەتا هەتایە بۆ دۆزینەوەی لێکۆڵینەوەی مەزنتر ئاوایش مرۆڤ ماددەی ڕەباز و لێکۆڵینەوەیە زانستی مێژوو و دەروونناسی و کۆمەڵایەتی و فەلسەفە لە کۆن و نوێدا نەگەیشتوونەتە ئەوەی بە تەواوی پەی بە مرۆڤ بەرن و سنوورێک دیاری بکەن بۆ هەڵسوکەوت و ڕەوشتەکانی. کە دەیشیڵێم بە تەواوی نا، مانای ئەوەیش نییە کە هەنگاوی گەورە گەورە لەم بوارەدا نەنرابێ. سەمەرەیە، مرۆڤێک بە تێکڕای تەمەنێکی کورتی حەفتا بۆ هەشتا ساڵە، بە بارستاییەکی پەنجا بۆ هەشتا کیلۆگرام، ئەو کردارەی لێ دەوەشێتەوە و ئەو بیرانەی دەری دەبڕێ لە هەڵوێستی ڕۆژانەیدا ئەگەر بە هەر پێوەرێک چاک ناو ببرێن یان خراپ، لەم پەڕی دونیادا بێ یان لەو پەڕی، گوندەکی بێ یان شاری، خوێنەوار بێت یان نەخوێنەوار، لەم هۆزە بێت یان لەو نەتەوە، لەم تیرە و خێڵە بێت یان لەو گەل و بە هەر زمان و ئاخاوتنێک بدوێ، پلەوپایە و جیاوازی لە هەر بارێکدا. هەموو ئەمانە سروشتی مرۆڤ دەگرنەوە لە بارێکی پان و پۆڕ و بەریندا و زاناکان تێر و تەسەل ئەم سروشتەیان بۆ ناهۆنرێتەوە. لە مێژە بناغەیەک دانراوە بۆ پەیڕەوی مرۆڤایەتی و لەم سەدەی بیستەمیشدا کراوە بە یاسا لە جیهاندا، بە تایبەتی گەلە چەوساوەکان دەیڵێن و دەیڵێنەوە، بەڵام وڵاتە ئیمپریالیستەکان و ڕژێمە چەوسێنەرەکان و دەزگا تۆقێنەرەکانیان کاتێک بۆ مرۆڤایەتی دەکڕوزێنەوە کە بۆنی ئەوە بکەن لە بەرژەوەندیان بدرێت و بۆ مەبەستی گڵاوی خۆیان جار بە جارێک دەنگیان بۆ مافی مرۆڤ بەرز دەبێتەوە بە پێوەری ئەو بناغە هەموو کەس مافی ژیانی هەیە و نابێ بچەوسێنرێتەوە هەڵگری هەر باوەڕێک یان ئایینێک بێت و لە هەر گەلێک بێ. ئەم پێوەرە ئاواتی هەموو دڵچاک و خێرخوایەکە لە هەموو سەر ڕووی زەوی و نەبێ ئەم قسە قسەی ئەمڕۆش بێت بەڵکوو لە گزنگی مێژووەوە چەکەرەی ئەم بیرانە خێزاون. چی هەیە با بەدەم گەزافی تر لێ بدا؟ دەروونی گەش و ڕووناک نەبێتەوە کاتێک فەرموودەکانی حەزرەتی پێغەمبەر محەممەد دروودی خوای لێ بێ و عیسا و مووسا و پێغەمبەرانی تر دروودی خوایان لێ بێت بەر گوێی دەکەوێ. کێ هەیە پیاوخاسانی وەک لوقمانی حەکیم و کۆنفۆشیۆس و زانایانی وەک نیوتن و گالیلۆ و ئەنشتاین لە ناخی دڵیدا جێگەی ڕێز و پایەی بڵندی نەبێ؟ بەرامبەر بەمانەیش هیچ خێرخوایەک نییە ئەمڕۆ لە کردانەکانی فرانسیسکۆ پێزا و هیتلەر و مانندیان قێز نەکاتەوە و دڵی تێکەڵ نەیەت. وا دیارە هەتا هەتایە خاسە و خراپە هەر لە ستێزە و زۆران بازیدان، تاوێک لەم زاڵ و تاوێک ئەو، دەمێک ئەمیان پێشێلە و ئەویان سەرکەوتوو، کەسیش نازانێ لە ئەنجامدا چارەنووس چۆن دەبێ. خوێنەری شیرینم، نووسەری ئەم پەڕاوە دکتۆر مایکل هارتە کە زانا و ڕۆشنبیرێکی ئەمریکاییە. نووسینەکانی فراوانە، بەڵام خوێندنەوە و ڕەدووی زانین کەوتنی گەلێک فراوانترە. لە بیری خۆیدا چارچێوەیەکی داناوە کە چۆن ئەم سەد کەسەی گوڵبژێر کردووە و هیتری دوورخستوەتەوە. ئەوەی لە سروشتی مرۆڤ دیارە ئەوەیە کە سادە و ئاڵۆزە، نەترس و ترسنۆکە، خۆپەرست و خەڵکپەرستە. گەلێک هاودژی تری تیادا کۆیە. بەڵام هەر هەمووشیان زانا و خاوەن بیرن مەگەر شێت و لێوەکانی نەبێت و هەر هەمووشیان حەز بە ژیانێکی دوورودرێژ و پڕ ڕۆزی و خۆشی دەکەن ئەوانەی لێ دەرچێت کە خۆیان دەکوژن. ڕەنگە ئەم خۆ کوشندەیەش کە جار بە جارێک ڕوو ئەدا هەر لەبەر خاتری ژیان بێت با ژیانیشیان کۆتایی پێ بێت. دەڵێن گەردوون بەرینە. خێرایی ڕۆشنایی گەورەیە. سێ سەد هەزار کیلۆمەتر چوارگۆشەیە. کەپسولە ئاسمانییەکان بە چەند ڕۆژێکی کەم دەگەنە مانگ. مەریخ و هەسارەکانی تر. بەڵام با ئەوە بزانین کە بیری مرۆڤ زۆر بەرینتر و تێژڕەوتر لەوانە هەموو، مرۆڤ هەر لە چاوتروکانێکدا گەشتێک دەکات بەسەر زەمین و گەردووندا بە خەیاڵ و ئەندێشە بێ ئەوەی لە شوێنی خۆی بترازێت. هەر کەڵەپیاوێک کە دەردەکەوێت و ناو دەردەکە هەر خۆی خۆی دروست نەکردووە، بەڵکو نوێنەرێکی سروشتی ئەو کۆمەڵەیە کە تیایدا ژیاوە یان هەر نەبێ نوێنەری بەشێکی گەورە و بەرینە لەو کۆمەڵەیە. ئەمە بێجگە لە چەندین ڕەشەبا و کاریگەر کە بەم لا و بەو لادا بردوێتی و گەیاندوێتیە ئەم بەرەنجام و کاروانسەرایەی، بۆ نمونە ئەگەر کۆمەڵگەیەک چەکەری هاندانی زانست و زانیاری تیادا سەردەهێنێت، پیاوی زانا و هۆزانی تیادا هەڵناکەوێ، ئەگەر مقۆمقۆی ڕەگەزپەرستی پێشەکی بە ناو ئەڵمانییەکاندا بڵاو نەبوایەتەوە، هیتلەر دروست نەدەبوو. بە کورتی بڵێین، هەر بەندوباوێک، هەر بیروڕایەک کە دەکەوێتە ناوناوانەوە لە مێشکدا جێی خۆی دەکاتەوە. لە شوێنێکدا دەبینی لوتکەیەک یان چەند لوتکەیەک پەیدا دەبێ کە ئەو پێشەوا و زانا و کەڵە پیاوانە دەگرێتەوە. جا سەیر نییە ئەگەر ژیانی هەر کامێک لەو کەڵانە وەربگرین، دەگەڕێین بە دوای کۆمەڵەکەیدا، چۆن بووە و ئێستا چۆنە. لە هەموو بارە و لایەکی ژیانەوە پێش ئەوەی ژیانی خۆی وەربگرین. ڕەنگە ئەم بۆچوونە هەندێک بەرەو مەبەست بگەین و بچینە ناخی سروشتی مرۆڤ و مرۆڤایەتییەوە، بەڵام گرینگترینیان ئەوەیە کە دەڵێ، بە دوای ئەوانەدا گەڕاوم کە پتر لە هەموو کەس کاریگەرتر بوون لە سەر مەردوم لە دوای خۆیان، ئیتر ئەم ناودارانە باش بن یان باش نەبن ئەوە شتێکی ترە. ئەم بیرەیش لە فەلسەفەی پراگماتیزمەوە هاتووە کە لەوە دەچێ نووسەر لە سەر ئەو ڕێگەیە ئەوەندەی بایەخ بە ئەنجامی شت هەر شتێک دەدا ئەوەندە بایەخ بە چەمکی نادات. وەرگێڕاوی ئەم پەراوە لە سەرچاپی دووی عەرەبییەکەی ساڵی هەزار و نۆ سەد و هەشتا ی زایینییە. زۆر هەوڵم دا دەقە ئینگلیزییەکەیم دەست کەوێ، دەستم نەکەوت بۆ مەبەستی بەراورد. دوو کەس، مامۆستا خالد ئەسعەد عیسا و پارێزەر ئەحمەد غەسان سەبانۆ، لەگەڵ وەرگێڕانەکەیدا چەند سەرنجێکی ڕەخنەییان هەیە لە هەشت خاڵدا. ئەگەرچی هەندێکیان ڕەنگە بەجێ بێ، بەڵام وامان بە چاکزانی چاوپۆشییان لێ بکەین بە ئەمانەت، بەرهەمەکەی دکتۆر مایکل هارت، هەر ناوەڕۆک بێت. هەموو مەبەستێکم لە وەرگێڕانی ئەم پەڕاوە دەوڵەمەندکردنی سیپارەخانەی کوردییە. پێشکەشی هاوزمانانی بکەم تا پەندێک وەربگرن لە ژیانی ئەم سەد کەسە و بۆ پاشە ڕۆژ بە هەموو گێژاوێکیەوە خۆیان ئامادە بکەن. نەزان و گێل ئەمڕۆ ژیانی نییە. زانین چرای ژیانە و بێ ئەو چرایە بەرەو کەندەڵانێکی هەزار بە هەزار نۆچ دەبین، هەر خوا دەزانێ لە کوێ دەگیرسێینەوە. خوێنەری بەڕێز ئەگەر لەم وەرگێڕانەمدا سەرکەوتووە بم ئەوە خۆم زۆر بە شاد و بەختیار دادەنێم بەوەی کە خزمەتێکم کردبێ خۆ ئەگەر وایش نییە ئامادەی وەرگرتنی هەموو سەرنجێکم بەڵام با دوور بین لە توانج و شەڕە دەنووک کە ئەمڕۆ بووە بە باو